خوا هەموو کارو بارەکان هەڵدەسوڕێنێ هیچ تکاکارێک نیە بۆ کەس مەگەر لە پاش ڕێگەدانی ئەو ئەو زاتە پەروەردگاری ئێوەیە کەواتە هەر ئەو بپەرستن دەی ئایا ئێوە بیر ناکەنەوە الیه مرجعکم جمیعا وعد الله حقا. گەڕانەوەی هەمووتان هەر بۆ لای ئەوە، بەڵێنی خوا حەق و ڕاستە، بێگومان خوا لە سەرەتاوە دروستکراوان دروست دەکات، دوای مردنیان دووبارە دروستیان دەکاتەوە، بۆ ئەوەی پاداشتی ئەوانە بداتەوە کە بڕوایان هێناوە و کردەوەی چاکیان کردووە بە دادگەرانە. بۆ گەڕانی مانگ چەند قۆناغێکی دیاری کردووە بۆ ئەوەی ژمارەی ساڵەکان و حیسابی مانگ و ڕۆژی پێ بزانن. خوا ئەوانەی دروست نەکردووە بە حەق و ڕاستی نەبێ. ئایەتەکان شی دەکاتەوە بۆ کۆمەڵێک کە زانا و تێدەگەن. پێیان بڵێ ئەگەر خوا بیویستایە ئەم قورئانەم نەدەخوێندەوە بۆتان و لەو ئاگادارم نەدەکردن، چونکە بێگومان من مامەوە لە ناوتاندا ماوەی تەمەنێکی درێژ پێش هاتنی ئەم قورئانە، دەی ئایا ئێوە بۆ ژیر نابن، بیر ناکەنەوە؟ وە کاتێ ئێمە دەچێژین چاکە و بەهرەیەک بە خەڵکی لە پاش زیان و ناخۆشیەک کە لێیان کەوتووە دەست بەجێ ئەوان پیلان دەگێڕن دەربارەی ئایەتەکانی ئێمە ئەی محمد صلی اللە علیه وسلم بڵێ خوا چەسپانترە بۆ تۆڵە لێسەندنیان بێگومان فریشتە و چاودێرەکانمان هەر پیلان و فڕوفێڵێک دەکەن دەینووسن لەوەی کە خەڵکی و ئاژەڵیش دەیخۆن. هەتا کاتێ زەوی بە سەوزی و ڕوەک، ڕەونەق و جوانی خۆی وەردەگرێ و خۆی دەڕازێنێتەوە. دانیشتوان و خەڵکی ئەو زەویە وا دەزانن کە بەڕاستی ئەوان بە توانان بەسەر دروێنە کردنیدا. لە ناکاوێکدا فەرمانی ئێمە بێت بۆ ئەو زەوی و کشتوکاڵە لە شەو یان لە ڕۆژدا، ئینجا وەک دروێنە کراوی لێ بکەین ئەی محمد صلی اللە علیه وسلم باسی بکە بۆیان ئەو ڕۆژەی هەموویان کۆ دەکەینەوە ئینجا دەڵێین بەوانەی هاوبەشیان بۆ خوا بڕیارداوە لە شوێنی خۆتاندا نەجوڵێن ڕاوەستن خۆتان و بت و پەرستراوەکانتان ئینجا لێکیان جیا دەکەینەوە پەرستراوەکانیان دەڵێن ئێوە ئێمەتان نەدەپەرست لەوێدا دەردەکەوێ هەموو کەسێ چی پێش خۆی خستوە و هەموو دەگەڕێنرێنەوە بۆ لای خوا کە کۆمەکی کەر و پەروەردگاری هەق و ڕاستیانە و لێیان ون دەبێ ئەو پەرستراوە درۆییانەی هەڵیان بەستبوون. ئەی محمد صلی اللە علیه وسلم بڵێ ئایا کێ ڕزق و ڕۆزیتان دەدات لە ئاسمان بە باران و لە زەویەوە بە ڕوەک یا کێ خاوەنی دروستکەری گوێ و چاوانە و کێ زندوو لە مردوو دەردەهێنێ و مردوو لە زیندوو دەردەهێنێ هەروەها کێ کارەکان هەڵدەسووڕێنێ ئەی محمد صلی اللە علیه وسلم بڵێ لەوانەی کردووتانە بە هاوبەشی خوا کەسێ هەیە شتێک لە نەبوونەوە دروست بکات ئینجا لە پاش مردنی دووبارەی بکاتەوە بڵێ خوا لە نەبوو شت دروست دەکات ئینجا لە پاش مردنی دروستی دەکاتەوە دەی چۆن لە ڕاستی لادەدرێن یان دەڵێن محمد صلی اللە علیه وسلم خۆی ئەم قورئانەی هەڵبەستووە بە دەم خواوە بەوانە بڵێ سوڕەتێک بهێنن وەک ئەو و هەر کەسێک کە دەتوانن بانگی بکەن بێجگە لە خوا ئەگەر ئێوە ڕاست دەکەن ئەوە واز لێ بێنە، بەڵکو ئەوانە بڕوایان بە قورئان نەهێناوە بە درۆیان دانا کە هیچ زانیاریان دەربارەی نەبوو، کە هێشتا سەرەنجامی سزا و تۆڵەی قورئانیان بۆ نەهاتووە، بە هەمان شێوە پەیامی پێغەمبەرانیان بە درۆ زانی ئەوانەی لە پێش ئەمانەوە بوون، ئینجا سەرنج بدە کە چۆن بوو دوا ڕۆژ و ئاکامی ستەمکاران. ئەگەر بڕوایان پێ نەهێنای، ئەوە پێیان بڵێ پاداشتی کردەوەی خۆم بۆ خۆم و پاداشتی کردەوەی خۆتان بۆ خۆتان. ئێوە بەرین، بەرپرسیار نین لەوەی من دەیکەم، منیش بەریم، بەرپرسیار نیم لەوەی ئێوە دەیکەن. وە بیریان بخەنەوە ئەو ڕۆژەی کە خوا هەموویان کۆدەکاتەوە دەڵێن لە دونیادا نەماونەتەوە ساتێکی کەم نەبێت لە ڕۆژ خۆیان بە یەکتر دەناسێنن بەڕاستی زەرەرمەند بوون ئەوانەی کە بڕوایان نەهێنا بە زیندوو بوونەوە و دیداری خوا وە ئەوانە ڕێنموون وەرگر نەبوون. بەڕاستی ئەگەر نیشانت بدەین هەندێک لەوەی بەڵێنمان داوە پێیان زاڵبوونت بەسەریاندا یا تۆ بمرێنین پێش بەدی هاتنی ئەوە گەڕانەوەیان هەر بۆ لای ئێمەیە پاشان خوا شایەتە لەسەر ئەو کردەوانەی کە دەیکەن لەپاش تۆ. ئەی محمد صلی اللە علیه وسلم بڵێ، بەدەستم نیە بۆ خودی خۆم هیچ زیان و سوودێک مەگەر ئەوەی خوا بیەوێت، بۆ هەموو گەل و نەتەوەیەک کاتێکی دیاری کراو هەیە، ئەگەر کاتەکەیان هات ئەوا نە ساتێک دوا دەکەون نە پێشیش دەکەون. ئەی محمد صلی اللە علیه وسلم لێت دەپرسن ئایا ئەو سزایە ڕاستە بەدی دێت پێیان بڵێ بەڵێ سوێن بە پەروەردگارم بێگومان ئەوە ڕاستە و ئێوە ناتوانن خۆتانی لێ قورتار بکەن ولو أن لكل نفس ظلمت ما في الأرض لافتدت به بڵێ بەو بێ بڕوایانە، پێم بڵێن، ئەوەی خوا ناردوویەتە خوارەوە بۆتان لە ڕزق و ڕۆزی، هەندێکیتان کردووە بە حەرام و هەندێکی بە حەڵاڵ، بڵێ ئایا خوا مۆڵەتی ئەوەی پێداون یان درۆ دەکەن بە ناوی خواوە؟ وە گومانی ئەوانە چیە کە درۆ هەڵئەبەستن بە ناوی خوا و لە ڕۆژی دواییدا؟ بەڕاستی خوا خاوەنی چاکە و بەهرەیە بەسەر خەڵکیەوە، بەڵام زۆربەی خەڵکی سوپاسی ئەو چاکە و بەهرانە ناکەن. وما تكون في شأن وما تتلو و ئەی محمد صلی اللە علیه وسلم تۆ لە هەر مەبەست و کارێکتدا بیت و هەرچی لە قورئان بخوێنی و ئێوە هەر کردەوەیەک بکەن بێگومان ئێمە بەسەرتانەوە شایەتین و ئاگادارین کاتێ دەڕۆنە ناویەوە و پێوەی خەریکن ئاگادار بن بەڕاستی بۆ خوایە هەر کەس لە ئاسمانەکان هەر کەس لە زەویدایە پەیڕەویان نەکردووە ئەوانەی بێجگە لە خوا دەپەرستن پەرستراوانێ هاوبەشانێ بۆ خوا ئەوانە تەنها شوێن گومان کەوتوون وە ئەوانە تەنها درۆ دەکەن بە گومان و گۆترە شت دەڵێن. پاچی و بێگەردی بۆ خوا ئەو بێنیازە تەنها ئەو خاوەنیانە هەرچی وا لە ئاسمانەکان و هەرچی وا لە زەویدایە هیچ بەڵگەیەکتان لا نیە بەمەی کە دەیڵێن ئایا شتێک دەڵێن بەدەم خواوە کە نایزانن و بێ ئاگان لێی؟ ئەی محمد صلی اللە علیه وسلم دەنگ و باس و هەواڵی نوحیان علیه الصلوە والسلام بۆ بخوێنەرەوە کاتێ بە گەلەکەی وت ئەی گەلەکەم ئەگەر بەلاتانەوە قورس و گرانە مانەوەم لە ناوتاندا و ئامۆژگاری کردنم بۆتان بە ئایەتەکانی خوا ئەوا من پشتم بەخوا بەستووە ئێوەش کار و بڕیاری خۆتان کۆکەنەوە لەگەڵ هاوبەشەکانتاندا ان اجری الا علی اللە وامرت ان اکون من المسلمین. جا ئەگەر سەرپێچیتان کردم پشتم تێدەکەن، ئەوە من داوام نەکردووە لێتان هیچ پاداشتێک، پاداشتی من هەر لەسەر خوایە و فەرمانم پێدراوە کە لە فەرمانبەر و موسلمانان بم، وە موسا وتی، ئەی پەروەردگارمان بەڕاستی تۆ بەخشیوتە بە فیرعەون و کۆمەڵەکەی هۆکاری ڕازانەوە و جوانی و ماڵ و سامانی زۆر لە ژیانی دونیادا، ئەی پەروەردگارمان بۆ ئەوەی خەڵک گومڕا بکەن لە ڕێگای تۆ، ئینجا نەوەی ئیسرائیلمان لە دەریاکە پەڕاندەوە، ئینجا فیرعەون و لەشکرەکەی شوێنیان کەوتن بۆ ستەم و دەستدرێژی کردن، هەتا ئەو کاتەی خەریک بوو فیرعەون بخنکێ، ئەوسا وتی بڕوام هێنا کە هیچ پەرستراوێک نییە جگە لە ئەو خوایە نەبێت کە بڕوایان پێ هێناوە نەوەی ئیسرائیل و منیش لە موسلمانانم. وە لەوانەش مەبە کە نیشانەکانی خوایان بە درۆ زانی و باوەڕیان پێ نەهێنان، ئەگەر وا بکەیت ئەوە دەچیتە ڕیزی زەرەرمەندانەوە. ان الذین حقت علیهم کلمت ربک لا یومنون. بەڕاستی ئەوانەی دەرچووە و چەسپاوە بۆیان بڕیاری پەروەردگارت بڕوا ناهێنن. بڵێ ئەی خەڵکینە ئەگەر ئێوە لە گوماندان لە ڕاستی ئاینەکەم ئەوە من ناپەرستم ئەوانەی کە ئێوە دەیپەرستن بێجگە لە خوا بەڵکو ئەو خوایە دەپەرستم کە ئێوە دەمرێنێ وە من فەرمانم پێکراوە کە لە بڕواداران بم. وە ئەگەر خوا بە تۆ بگەیەنێت زیانێک هیچ لادەرێک نیە بۆ ئەو زیانە بێجگە لە خوا وە ئەگەر خێر و خۆشیەکی بۆت بوێ ئەوە هیچ بەرگری کەرێک نیە بۆ چاکەی خوا بەهرەمەندی دەکات ئەو کەسەی خۆی بیەوێ لە بەندەکانی وە هەر ئەو لێبوردەی بە بەزەییە شوێن ئەوە بکەوە کە سرووش کراوە بۆت و بە ئارام و خۆگر بە هەتا خوا بڕیاری دەدات لە نێوانی تۆ و ئەواندا و ئەو چاکترینی هەموو دادوەر و بڕیاردەرانە.